تاک لە ڕوانگەی تەبلیغەوە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم تەنانەت لەو کاتانەشدا کە لە لووتکەی فەتح و سەرکەوتنەکانیدا بوو ئەو پەڕی گرنگی بە تاک دەدا و بە بایەخەوە بۆی دەڕوانی خۆ ئەو باش دەیزانی کە چەند ساڵێک نابات و هەموو خەڵکی مەکە دێن بە دەنگ پەیامەکەیەوە کە چیوێڕێ ئەمەش بایەخێکی تایبەتی دەدا بە هاتنی خالیدی کوڕی وەلید و ئەمری کوڕی ئاس ڕزای خۆیان لێبێ ئەوە بوو پێشوازی لێکردن و لێزمەی ڕێز و ستایشی بەسەردا باراندن بەڵێ پێغەمبەری خوالەیهی سەلاتی وەسەلام چەند هاوڵێکی نرد بۆ پێشوازیکردن لەم دوو کەسایەتە بلیمەتە کاتێکیش حەزرەتی خالید بۆ پیشاندانی تەسلیمیەتی خۆی دەستی بەرەو ڕسول الله درێژ کرد ئەم دەربڕینە ستایش ئامێزانەی پێغەمبەری خوا دڵیان هێنایە جۆش بەڕاستی منیش زۆرم بەلاوە سیر بوو دەموداخر چۆن دەبێت مرۆڤێکی ژیری وەکو خالید لە چنگی کوفردا بمێنێتەوە. دڵنیایی تەواوم هەبوو کە ڕۆژێک دێت موسوڵمان دەبێت. ئەم وتانە بە ڕووی کەسێکدا کە لە حاڵەتێکی ڕۆحی وەها ناسکدا بێت، خۆی لە خۆیدا ئەو پەڕی پێزانین و ڕێزلێگرتنە. کێ دەزانێت ئەم ستایش و کەرەم نوێنییە لە ڕوانگەی ژیانی داهاتوویەوە چ شەپۆڵێکی مەعنەوی و قۆناغبڕییەکی ڕۆحی تێدا تاو دابێت. لەم نێوەندەشدا عەمری کوڕی عاس دەستی پێغەمبەری خوای گرتبوو بەری نەدەدا. ئۆقرەی نەدەگرت و جەختی دەکردەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە خوای گەورە بۆی بپاڕێتەوە یا رسول اللە دوعام بۆ بکە و لە خوا بپاڕێرەوە بەڵکو لە گوناهەکانم خۆش بێت پێغەمبەری خوش صلی اللە علیە وسلم یەکسەر ڕووی کەرەم بەخشی خۆی دەکاتە ئەم هاوەڵە و پێی دەفەرموێت ئەی نازانیت ئیسلام گشت گوناهەکانی پێشوو دەسڕێتەوە و هەمووی دادەبات کاتێک مرۆڤ دێتە ناو ئیسلامەوە وەک ئەوەی تازە لە دایک بووبێت ئاوەها پاک و بێگوناه دەبێتەوە. بەڵێ، ئیدی دڵەکان لەتاو شەیدایی ئەو لێیان دەدا و نیگاکانیش بۆ بینینی ئەم چاویان هەڵدەبڕی. ئەو ڕووتێکردن و هۆگرییەش کە خەڵکی و کەسایەتییە شکۆدار و بەڕێزەکەی هەیانبوو، ئەم لەپێناو تەبلیغ و بانگەوازەکەیدا بەکاری دەهێنا. مرۆڤەکانیش پۆڵ پۆڵ بەرەو ئەو دەیاندایە پرتاو و بەدەم بانگەوازەکەیەوە دەچوون. تەنانەت هەر ئەو شەپۆڵ و گڕوتینەی ئەو سەردەمەیە کە تا ئەمڕۆش بەردەوامە. بڕواشمان وایە کە پەیامە پیرۆزەکەی پێغەمبەرمان عەلەیهی سەڵاتی وەسەلام هەتاوەکو ڕۆژی پەسلان و بە شکۆمەندی و مەزنیەکەی خۆیەوە بەردەوام دەبێت لە ڕۆشنکردنەوەی ڕێی مرۆڤایەتی. گەر تەنها لە ڕوانگەی ئەو ئەندازەیەشەوە بێ کە لە میدیاکانەوە پیشانمان دەدرێت، ئەمڕۆ لە ئەوروپادا ملیۆنان کەس لە مسوڵمان بووندان و دنیاش لە هەنگاوناندایە بەرەو ئیسلام. بەڵێ! ئەوروپا سکی بە ئیسلام پڕە و بەم نزیکانە سکەکەی دادەنێ. لە جیهانی ئیسلامدا لە دایک بوونەکە لە تەواوبووندایە، ئینجا تەماشایەکی ئەم خۆرهەڵاتەی جیهان بکەن. واتە ئەو شوێنانەی کە هزری نیفاق چڕنووکی خۆی تێ گیراندووە. سەرەڕای تێپەڕبوونی زیاد لە نیو سەدە و کەوتنە بەر زنجیرە شاڵاوی دڕندانەی پاکتاوی نەژادی، کەچی دانیشتوانە مسوڵمانەکەی ناویان هەر وەک ئەوەی شتێکی ئەوتۆیان لە دنیای هزر و ڕۆحیان لە دەست نەدابێ، بە تاسەوە بەرەو دنیای هزری و ڕۆحی ڕەسەنی خۆیان دەگەڕێنەوە. هەر ئەوەندەش نا، بەڵکو لە داهاتووێکی نزیکدا بانگی محەممەدی لە ناو جەرگەی ئەو شوێنانەشەوە دەبیستن کە بە مەحاڵ دەبینران و لەوێش خەڵکی دەستە دەستە دێنە ناو ئیسلامەوە. نوێنەر و میراتگرانی دەعوای نبوەت کونجێک ناهێڵنەوە لە دنیادا کە تەبلیغی پێ نەگەیشتبێت. لە سەروبەندی ئەنجامدانی هەموو ئەمانەشدا، بۆ ساتێکیش بیریان ناچێ کە ئەوان گیانفیدایانی شەفەقەت و خۆشەویستین. بەهرەمەندی لوتفی خوایی خوای گەورە جل جلالە لە ئایەتێکی قورئانی پیرۆزدا بەم شێوەیە لەگەڵ پێغەمبەرەکەیدا دەدوێت. ئەی پێغەمبەر! هەرچی پەیامێکت بۆ دابەزیوە لەلایەن پەروەردیگارتەوە، ڕایبگەیەنە، خۆ ئەگەر بەم کارە هەڵنەسایت، ئەوە مانای وایە پەیامەکەیت بە تەواوی نەگەیاندووە. دڵنیاش بە کە خودا دەتپارێزێت لە شەڕ و خراپەی خەڵکی. بەڕاستی خوا هەرگیز هیدایەت و ڕێنموویی گرۆی کافران ناکات. خوای گەورە سبحانە وتعالی لەگەڵ هیچ کام لە پێغەمبەرەکانیدا بەم شێوەیە نەدواوە. هەر وەختێ گوفتاری ئاراستەی ئەوان کردبێ، بە ناوی کەسی خۆیانەوە لەگەڵیاندا دواوە. ئەوە تەنها حەزرەتی محەممەدە صلی اللە علیه و سلم کە لە کاتی دوانیشدا دەستەواژەی بە گەورە زانینی لەم شێوەیەی بۆ بەکاردێت. مەبەست لە، یا ایها الرسول، ئەو کەسەیە کە لە کردگاری مەزنەوە پەیام دەهێنێت و هەواڵ دەدات و شارەزایی جیهانەکانی ئەو دیوە. بەم شێوازە لە گوفتار خوای باڵادەست تایبەتمەندیی پڕ شکۆ و پایەیەکی بڵند دەبەخشێتە پێغەمبەرەکەی. لە هەمانکاتیشدا قەدر و قیمەتی ئەو پێغەمبەرە نازدارە وە بیر ئێمە دەهێنێتەوە. دەشکرێ ناوی بنین ڕاگەیاندنی پایە و شەرەفی پێغەمبەر. ئیدی ئەو لە ژێر سایەی ئەم شەرەفەدا پەیامەکانی پەروەردیگارمان پێ ڕادەگەیەنێ، واتە ئەو زاتەی کەوا ئێستا لەگەڵتان دەدوێ یاخود ئێوەی لە مەقامی دوێنراودا قەبووڵ کردووە، زاتێکە پەروەردیگار ڕێز و ستایشی لێناوە. جا ئەگەر دروست بێت بڵێین خوای گەورە بەناوی خۆیەوە ئەی ئەحمەد ئەی محەمەد ئەی مستەفا ئەی مەحمود بانگی ناکات بەڵکو بە دەستەواژەی ئەی پێغەمبەری پایە بەرز لەگەڵیدا دەدوێت واتا ئەی ئەو پێغەمبەرەی کە بە پەیامێکی ژیان بەخشەوە گەیشتویتە فریای مرۆڤایەتی و هەست و هزر و دەرونیان دەبوژێنیتەوە ئەمەش لەبەر ئەوەیە کە خوای گەورە بەرزی کردبووەوە بۆ لوتکەی حەلەزۆنێکی نورانی و سەرفرازی کردبوو بە پێغەمبەرایەتی و هێنابوویە ئاستی دوێنراوێک کە ڕووبەڕوو گوفتاری ئاراستە بکات. بەڵێ، هەروەک لە نمونەی ئەم دەربڕینانەوە بۆمان ڕوون دەبێتەوە، خوای گەورە جەللە جەلالوو دەیهێنێتە حزووری زاتی موقەدەسی خۆی و ڕووبەڕوو لەگەڵیدا دەدوێت. شایانی باسە هەندێک لە لێکۆڵەرەوان ڕایان وایە، کە پێغەمبەری نازدار علیە سەڵاتی وەسەلام لە میحراجدا هەر بەڕاستی بەو شێوەیە لەگەڵ خوای گەورەدا ئاخاوتنی ئەنجام داوە وەک چۆن وەحیەکانی تری هەندێ جار لە پشتی پەردەوە بەڵام هەر لەلایەن زاتی خوای گەورە خۆیەوە بۆ دەهات ئاواش لە میعراجدا ئەم کارە ڕاستەوخۆ و بەبێ پەردە ڕووی داوە جایدی حەزرەتی محەممەد المستەفا ئا ئەم زاتەیە خوای گەورە جل لە جەلال و ئەم زاتەی بەرز کردەوە بۆ ئاستێک کە کۆتا ئاست و مەقامە ئەوجا گفتاری خۆی ئاراستە دەکات و دەفەرموێ ئەو پەیامانەی بۆم ناردوویت پێویستە بێ سرەوت، بێ وەستان بیانگەیەنیت بە مرۆڤایەتی. نابێت هیچ شتێکیش لەم کارەدا ببێتە ڕێگر و کۆسپی سەر ڕێت. بەڵێ، دەبێ بە هیچ شتێکەوە گیر نەخۆیت. نە ترس و نیگەرانی، نە برسێتی و تینوێتی، نە پلە و پایەی دنیا نابێت لە تەبلیغەکەت دوورت بخەنەوە. ئێمەش لە لایەن خۆمانەوە شایەتی دەدەین کە بەڕاستی ڕەسوولی ئەکرەم صلی اللە علیه و سلم، لە بەردەم هیچ کام لە تەگەرە و ئاستەنگەکانی بەردەمیدا نشوستی نەهێنا و بۆ تەنها ساتێکیش لە ئەنجامدانی فەرمانبەرییەکەی خاو نەبووەوە. ئەوەتا دەرگایەکی ڕیسالەتی بەڕوودا واڵا کرا. ئیتر ئەویش بە جۆرێک ئەو دەرگایەی خستە سەرپشت، دەدوت بە چوارچێوەیەکەوە لەبنی دەردێنێت. ئیتر بەم جۆرە گەییشتە ئاستێک، کە هیچ کەسێکی تر پێی ناگات، بۆیە لەمڕۆوە دەکرێ یەکێک لە ڕووەکانی بە جۆرێک لە نێوانیدا بە ئەندازەی ماوەی نێوان دوو کەوانە کە لە تەنیشت یەکەوە دانرابن مایەوە بگرە کەمتریش بە ڕوانینە ئەم ڕاستییە بەڵێ سنوورێکی دیاریکراو بۆ بڵندبوونەوەی تەقدیر کرابوو بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەو سنوورەی زۆر لە دوای خۆیەوە جێهێشتبوو تا ئەوەی گەیشتە خاڵێک کە ئیدی حەزرەتی جوبرائیل پێی فەرموو، بڕۆ ئای محەمەد، ئیتر لێرە بە دوا خۆت شاسواری ئەم مەیدانەیت، گەر تۆزقاڵێکی تر بێمە پێش، نووری عەزەمەت و گەورەیی پەروەردگار دەمسووتێنێت. بەمە دەوترێت تەنگپێهەڵچنینی سنووری بازنەی ئیمکان. بگرە تێپەڕاندنیشی. ئەم قسانە هەردەم ئۆگێست کۆمتم بیر دەخەنەوە. فەیلەسوفی فەڕەنسی، ئۆگێست کۆمت، یەکێکە لە دامەزرێنەرانی فەلسەفەی پۆزیتیڤیزم. کۆمت سەر تاپای ژیانی لە دژایەتیکردنی ئاییندا بەسەر بردووە، چونکە ئەو لای وابووە هەر شتێک نەچێتە ناو بازنەی ئەزموونی زانستییەکانەوە و لە بێژنگی پێوەرە زانستییەکان نەدرێت، جگە لە سەفسەتە چیدی نییە، کەچی لە کتێبی، تاریخ المراددا، چاومان بەم بەسەرهاتە دەکەوێت. کۆمت لە سەردانێکیدا بۆ ئەندەلوس چاوی بە شوێنەواری هونەرە ئیسلامییەکان دەکەوێت و تووشی سەرسامییەکی زۆر دەبێت. بەدەستهێنانی زانیاری دەربارەی ئەم ئایینەی کە ئەم هەموو هەست ناسکی و شاکارەی بەرهەم هێناوە دەبێتە ماقوولانی سەری. هەر بۆ ئەم مەبەستە بەرووچی چەند کەسێک دەگرێت و پرسیاریان لێ دەکات. لە ناو ئەو وەڵامانەدا کە دەستی دەکەوێت، نەخوێندەواربوونی سەروەرمان لە هەمووی زیاتر سەرسامی دەکات. هەرچییەک دەکات باوەڕ ناکات. بۆیە دەچێت بۆ ڕۆما و چاوی بە پاپای نۆیەم دەکەوێت، سوێندی دەدا کە وەڵامێکی ڕاستی بداتەوە. جا کاتێک پاپا قسەکانی پشتڕاست دەکاتەوە، کاکی فەیلەسوف خۆی پێناگیرێت و دەڵێ، ڕاستە محەممەد خوا نییە، بەڵام مرۆڤیش نییە. مەگەر بوسەیری خۆشمان ناڵێت؟ فمبلغ العلم فیه انه بشر وانه خیر خلق الله کلهم. کۆتا خاڵکە زانست پێی گەیشتووە سەبارەت بەو زاتە ئەوەیە کە ئەو مرۆڤ بووە بەڵام چ مرۆڤێک؟ باشترین و بەڕێزترینی تەواوی خەلقی خوای گەورەیە واتە ڕاستە ئەو لە ئامینە لە دایک بووە و کوڕی عەبدوڵا و کوڕەزای عەبدولمتەڵیبە بەڵێ ئەویش وەک هەر مرۆڤێکی تر دایک و باوکێک و لایەنێکی مادی هەیە بەڵام هەرگیز ناگونجێت لەمڕۆ مادییەوە بۆی بڕوانین و لێی تێبگەین. ئەو تاوسێ کە بە ئاسمانی پێغەمبەرایەتیدا پەرواز دەکات. هەرچی قسەکانی ئێمەشە بە چواردەوری ئەو هێلکەیەدا دەسوڕێنەوە کە ئەو تاوسێی لێ بووە. ئەوەتا لە میعراجدا گەیشتە خاڵێک ئاسۆی دەرکی ئێمە زۆر لەوە کۆڵەوارترە هەر بشزانێت پێی موبارەکی لە کوێ داناوە. چونکە ئەمە بابەتێک نیە ئێمە بتوانین بە هەست و ئیدراکی مرۆڤانەی خۆمان پەی پێبەرین. ئیدی هەروەک دەبینین تەبلیغ فەرمانبەریەکی ئەوەندە پێویست و گرینگە، ئەوەتا پەروەردگاری مەزن بەندە نزیک و خۆشەویستەکەی خۆی بەم فەرمانبەریە راسپاردوە و ئاگەداری کردوەتەوە کە ئەگەر ئەرکی تەبلیغ بەجێ نەگەیەنێ ئەوا بە تەواوی مانا فەرمانبەری ریسالەت و پێغەمبەرایەتیشی بەجێ نەهێناوە کەوابێ گرینگترین و پێویسترین فەرمانبەریش سەرشانی ئێمەی ئوممەتیش هەر تەبلیغە بیرمان نەچێت کە سەر لە نوێ ژیانەوەی تێگرای مرۆڤایەتی لە هەموو کایەکانی ژیاندا تەنها و تەنها لە ڕێگەی هەناسە ژیان بەخشەکانی حەزرەتی محەممەد سەڵ الله و عليهەیهی وەسەلم و پشتبەستن بەو کەسانە دەبێ کە هەناسەکانی ئەو پێغەمبەرە نازدارە گیانی بەبەردا کردوونەتەوە. نوری نەمر.